شەوی دو سەد و بیست و چوار. چیرۆکی چوونە شاخی ئەمجد و ئەسعەت شەهرەزاد وتی پاشا ئەوە حاڵی بوو، ئەمجەد و ئەسعەدیش دایانە شاخ و مانگێک بەڕێوە بوون، خواردنیان بەری درەخت و گژوگیا بوو، خواردنەوەیان ئاوی کانی و باراناو بوو، ئەمجا گەشتنە شاخێک بەردەکانی بەردە ئەستێی ڕەش بوو، دوڕیانێک لەم شاخەدا بوو، یەکێکیان بەرەو بان و ئەوی دی بە لاپاڵیدا ڕۆیشت، ئەمانیش ڕێگەی بەرەو بانیان گرتە بەر. پێنج ڕۆژ بەڕێوە بوون زۆر ماندوو بوون و هیچیان نەهاتە ڕێ ئەوانیش فێرە ماندووبوونی زۆر نەبووبوون ئەمجا بە شوێنی خۆیاندا گەڕانەوە ئەمجا ڕێی قەت پاڵیان گرتەبەر هەر لە بەیانی و تاکو شەو بەڕێوە بوون ئەسعەت کە زۆر ماندوو بووبووتی براکەم خۆڕاگر بە تاخوا دەروێکمان لێکاتەوە نزیکەی سەعاتێکیش بە شەو ڕۆشتن، دیسان ئەسعەد هاواری لێ هەستا و خۆی دا بە زەویدا و دەستی کردە گریان وتی، ئیدی توانام نەماوە. ئەمجەد براکەی دا بە کۆڵی دا و سەعاتێک ئەڕۆشت و سەعاتێک دانیشت، ڕۆشت تاکو و ڕۆژ بووە کە سەیری دەور و بەری خۆی کرد، بەو شاخەوە دار هەنارێک و کانی و ئاو و بەردە نوێژێکیان بینی، لە خۆشیدا بڕوایان بە خۆیان نەکرد، ئەمجا دەم و چاویان شت و ئاویان خواردەوە و دەستیان کردە هەنار خواردن تاک و دوانیۆڕۆ لێ نووسن پێیەکانی ئەسعەت ئاوسا بوون بۆیە سێ ڕۆژ لەوێمانەوە ئەمجا چەند شەو ڕۆژ بەڕێوە بوون زۆر ماندوو تین و بوون شارێکیان دوور بە دوور بینی زۆر دڵیان خۆش بوو بەرەو ئەوێ بوونەوە تاکو گەشتن سوپاسی خۆیان کرد ئەمجەد باسعەدی وت، براکەم تۆ لێرە چاوڕێم بە، با خۆم بکەم بە شاردا و بزانم ئێرە کوێیە، هی کێیە؟ ئێمە لە کوێی ئەم زەویە پان و پۆڕەداین، چەندەمان ڕێگا بڕیوە؟ خۆ ئەگەر هەر بە ڕێگەکەدا بڕۆشتینایە ساڵێکمان پێچوو، سوپاس بۆخوا کە بێ بێوەی دەرچوین. ئەسعەدی برای وتی شتی وا نابێ، خۆم نەبێت کەس ناچێ. چۆن سەعاتێک لێرە خۆم پێ ئەگیرێ، ناتوانم لێت دوور بم. ئەمجەد وتی دەبڕۆ و پەلە بکە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بۆیە بێدەنگ بوو. بەسەرهاتی ئەسعەد و بارامی مەجوسی شەهرەزاد وتی ئەسعەد لە شاخ دابەزی، چەند دینارێکی لەگەڵ خۆی برد گەشتە دامێنی چیا و خۆی کرد بە شاردا. هەندێ شەقام و کۆڵان گەڕا. پیرێکی ڕیش پانی بینی کە ڕیشی کردبووە دوو بەشەوە، جلوبەرگێکی نایابی لەبەر دابوو، گاڵۆکێکی بە دەستەوە بوو، عەمامەیەکی سووری بە سەرەوە بوو. کە ئەسعەد ئەمەی بینی سەری لێ سوڕما، بۆیە لێی چووە پێش و پرسی، لە کام ڕێگاوە بچمە بازاڕ؟ پیرەمێرد بە ڕوویدا پێکەنی وتی لەوە چێ نامۆبی ئەسعدیش وتی بەڵێ نامۆم ئەم جا پیرە وتی ئێرەت ڕووناکردەوە و ماڵی خۆتان تاریک پێویستی بچیە بە بازار ئەسعدی ژوتی مامە برایەکم هەیە لەو شاخە جێم هێشتووە ڕێبواری ڕێ دوورین سێ مانگە بەڕێوەین هاتووم پێداویستی و خواردنی بۆ بەرم پیرەوتی مش دەبێت منیش خواردنێکی زۆرم لە ماڵەوە کردووە و خەڵکێکی زۆرم میوانە بۆ لەگەڵ من ناگەڕێتەوە بۆ ماڵ خواردنی باش لەگەڵ خۆت بەرەو منیش ئەحواڵی ئەم شارەت بۆ باسەکەم. سوپاس بۆ خوا کە ڕووبەڕووی من بوویتەوە کەسی ترت نەبینی کوڕەکەم. ئەسعەد وتی، چۆن ئەڵێی باوا بێ، بەڵام خێراکە براکەم چاوەڕێمە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو. شەهرەزاد وتی پیرەمێر دەستی ئەس ئەدی گرت و بەرەو ماڵ بوونەوە پیرەمێرد بەڕوویدا پێکەنی و جار و بارێ ئەیوت گەورەی بۆ ئەوەی تۆی لە دەست خەڵکی ئەم شارە قوتار کرد خۆیان کرد بە کۆڵانێکی دوور و درێژی تەنگەبەردا هەر ڕۆیشتن تا گەشتن بەر ماڵێک و خۆیان کرد بە ژووردا ئەسعەت هۆڵێکی گەورە و چل پیرەمێردی بینی کە بە شێوەی بازنەی دانیشتبوون و ئاگرێک لە ناوەڕاستیان نائەسووتا ئەمانیش ئەیان پەرست ئەسعەت کامەی بینی مچڕکە بەلەشی داهات ئەمجا پیرەمێرد بانگی کردن پیرەمێردانی بەسۆز ئەم ڕۆژەتان پیرۆز ئەمجا بانگ کرد غەزبان قلە ڕەشێکات درێژ و ناشیرین و لوتپانەوە بوو چاوێکی لێداگرت ئەویش ئەسعەدی قۆڵبەست کرد ئەمجا فەرمانی پێدا بیبە ژووری ژێر زەمینەکە و بەکەنیزەکە بڵێ شەو ڕۆژ سزای بدا کە گەشتەوێ بەیانیان نانێک و ئێواران نانێک موچەی بوو نیۆڕۆ گۆزێک ئاو ئێوارش گۆزێک ئاوی سوێر پیرانیش لەسەر ئەو ڕێکەوتن کە جەژنی ئاگرهات لەسەر چیای کەینا قوربانی بۆ ئاگرەکە کەنیزەکە لێدانێکی باش لێدا و گۆزێک ئاوی سوێری لە ژوور سەری دانا و جێهێشت کاس ئەد نیوەشەو بە ئاگا هات هەموو گیانی ئازار بوو بەسرا بۆ ئەمجا بیری لەو خۆشی و ئاسوودەیی جاران و دابڕانی لە پاشای باوکی کردەوە زۆر گریا ئەم هۆنراوەی وت وێنەی ماڵمان چۆنا باوا بێ با یادەوەری ساڵان ئاوا بێ فەلەک لە یەکتر وا دای بڕیوین کەچی حەسودان دڵیان وا نابێ لۆمەکارێکم قەمچی وەشێنە هێندەم لێ پڕە دڵی چا نابێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تیکاس ئەت هۆنراوەکەی تەواو کرد دەستی بۆ ژوور سەری درێژ کرد لە تێنانی هێنا و تۆزی ئاوی سوێری کرد بەسەریدا ئێدی تاکو ڕۆژ بۆ خەوی لێ نەکەوت ئەمجا کەنیزەکە هات و کردیەوە و جلوبەرگی خوێناوی چەند پارچە پێستی لەشیشی پێوە بگۆڕی ئەسعدیش بەدەم ئاخ و ئۆفەوتی گەورم ئەگەر ئازاری من سوودی تۆی تایە باوا بێ ئەگەر نا خوا تۆڵەی منت لێ بکاتەوە ئەم جاوتی خوایە بە پەلەی قەدەرم مەبە کە پێی ڕازی بم سوار سرم مەبە زۆڵمیان لێم کردو ئێستاش بوونە پیاو ڕەنگە بهێنن پاداشتی گونجاو کێشە دیاریکە ئەم جابی خەڕوو قەدەری خویە هەرچیەکیش بوو خۆ ڕەنگە کارێک خۆی قێزەون بێ کەچی ئەنجامی باش و ڕۆشن بێ ویستی خودایە هەرچیەک ڕوویدا نەبیتە ڕێگر ئامان بە ڕوویدا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە لە هۆنراوەکە بووەوە کەنیزەکە دەستی کردەوە بە لێدانی گۆزەیەکی دی ئاوی سوێر و نانێکی لە ژوور سەری دانا و بە ماندووی و ئازار و خوێن لێی ڕۆشت و قۆڵ بەسکراوی و پێ بە پێوەندەوە جێهێشت دیسان ئەمیش براکەی و شادی و بەختەوەری جارانی خۆی بیرکەوتەوە بۆیە ئەم شعرەی وتەوە فەلک چیت نەکرد لە نێو بەشەردا چەندین جار برا و برات بە شەڕدا سەیرە هاوڕێیان بە من گاڵتەکەن پێم ڕابێرن و والاقتەکەن وا منت کەڕ و کاس و بێهۆش کرد دڵی دوژمنت کە بە من خۆش کرد بەندت کردم و دوو قۆڵت بەستم تاوەکو دەستی خۆمت پێگەستم شەوم درێژە و ڕۆژ هەڵنایە لێم چونکە بە خەمی ئەوە ئەسووتێم. خەمە و پەژارە و دوورییە و تاسە، داخ و حەسرەت و قووڵی هەناسە. تاسە دەکێشم، خەمە نۆشینم، لە تا و دوورییەکەت گردەنشینم. هیچ کەسێ بۆ من بەزەیی نەجووڵا، بە سەرما بێت و بمدا تەسەلا. ڕاز و گلەیی بۆ هەڵبڕێژم، پەژارەی خۆمی، هەموو پێ بێژم کە شعرەکەی کۆتایی پێهێنا دیسان دابڕانی لە براکەی بیرهاتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. چیرۆکی ئەمجەد و بەرگ دروەکە. شەهرەزاد وتی ئەمە حاڵی ئەسعد بوو ئەم جەدیش لە شوێنی خۆی مایەوە و تاکو نیوەڕۆ چاوەڕوان بوو ئیدی دڵی کەوتە تەپ و کۆ و ترسی دابڕانی لێ هات، فرمێسک لە چاوانی باری، هاواری کرد، برا ڕۆ، هاوڕێم ڕۆ، چی لە دابڕان ناخۆشترە؟ ئەمجا بەرەو شار بۆوە، کە چووە ناو شار، ناوی شارەکە و خەڵکەکەی پرسی، وتیان ئەمە شاری مەجووسە و دانیشتووانی ئاگر پەرستن. ئەمجا پرسیاری شاری ئەبەنووسی کرد، پێیان وت، بە ڕێگای سەر زەویدا بڕۆیت بە ساڵێک، بە دەریادا شەش مانگت پێ ئەچێ، جاران ئەرمانوس شا حکمڕانی بوو ئێستاش شا قەمەر زەمان پاشایەتی کە حکمڕانێکی چاکە خێرەومەندە و دەستپاکە کامجد باسی باوکی بیستەوە دەستی کردە گریان ئیدی خۆشی نێزانی ڕووبکاتە کوێ هەندێ خواردنی کڕی و ئەگەڕا بۆ پاسارێک تیدا بخوا و بحەوێتەوە کە دەستی بە خواردن کرد براکەی بیرکەوتەوە خواردنەکەی بۆ تەواو نەکرا هەستا و دەستی کردەوە بە گەڕان بە ناو شاردا تاکو لە بەردەم دوکانی بەرگ درێکدا گیرسایە و لای دانیشت ئەم جا بە دەمگریانەوە بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە بەرگ دروژوتی گەر بەردەستی مەجووسان کەوت بێ زۆر بەگران ئەی بینیەوە خوابکە پێشاد بیتەوە ئەم جاوتی شیوا چاکە ببیتە شاگردم لای من بمێنیتەوە دوای ماوەیەک خەیاتێکی باشی لێ دەرچوو چیرۆکی ئەمجەد و بەهادۆر و کیژەکە. شەهرەزاد وتی ڕۆژێکیان ئەمجەد چووە گەرماو و دواتر بەرگی جوانی لەبەر کرد چووە ناوشار کیژێکی جوانی سنەوبەر باڵا پۆشی بووی بەرگی ئاڵواڵە هێندە ناسک بوو ئەو دەم و لێوەی کە لە دنیادا نەبوو لە شێوەی کیژە لای کردەوە بە ئەمجەدی وت بمکە میوانت ئەوی شەرمی کرد نیازەکەی بەجێ نەهێنێ بۆ یەکی ژە شوێنی کەوت ئەم کۆڵانە و ئەو کۆڵانیان کرد ئەمجد نەڕووی ئەهات بیباتەوە ماڵی کابرای بەرگدرو نەخۆشی لاو دیوەخانی بوو کیژە ماندوو بوو ئەم جاپرسی گەورم ماڵت لەکوێیە ئەمجدیش لە وەڵام داوتی ئەمەن دەمان نەماوە ئەمجا سوڕایە بۆ کۆڵانێک کە پڕ بوو لە کۆشک و خانووی ڕازاوە کیژەش بەدوایەوە ڕۆشتن ڕۆشتن تاگەشتە ئەو سەری کۆڵانەکە سەیری کرد کۆڵانەکە دەرناچێ لە دڵی خۆی داوتی لا حەولە ولا قوتە ئللا بالله علی عظیم ئەمجا ورتر سەرنجیدا دەواازەیەکی داخراوی دوو تاکی گەورە بەرامبرێتی دوو سەکۆیش لەم لاو ئەو لای دەواازەکەون هەریەکان لەسەر سەکۆیەکیان دانیشتن کیژەوتی چاوەڕێی چیەکەی ماوەیەک بە بێدەنگی سەری داخست ئەم جاوتی چاوەڕێی کۆیلەکەمم چونکە کلیلی دەواازە لای ئەوە پێم وتوە خواردن ئامادە بکات و مەی و پیاڵە و میوە بڕازێنێتەوە ئەمجا لەدڵی خۆیدا وتی بەڵکو ئەمە خوایە زۆری پێبچێت و ئەم کیژە ئارام نەگرێت و بڕوا بەڕێ خۆی و منیش بەڕێ خۆمەوە کیژە ئارامی لەبەر بڕاوتی گەورم کۆیلەکەت دواکەوت و ئێمەش لە کۆڵان دانیشتوین ئەمجا کیژە بەردێکی هەڵگرت و کێشایی بە کڵۆمی دەواازەکەدا کوڵۆمەکە بوو بە دوو کردەوە ئەم جەدوتی پێم نەوتیت پەلەمەکە وا کۆیلەکە پەیدابێ کە دەروازەکەی کردەوە ئەمجەد پرسی چاوەڕێی بینینی چی بوویت لەو دیو دەروازەکەوە کیژە ناسکەکەی ژووتی وەی لە تۆ ئەی ئەم ماڵی خۆت نییە ئەمی ژووتی بەڵێ ڕاست دەکەی بەڵام پێویستی بەوە ناکرد کڵۆم و چێلوونی دەروازەکە بشکێنی کیژە چووە ئەو دیو دەروازەکە ئەمجەدیش سەراسیمە بوو خەمی خاوەن ماڵی بوو نەیەزانی چی بکە کیژەر وتی دێتە ژوورەوە ئەمجد لە وەڵام داوتی هەر ئێستا ئەوە کۆیلەکەش دواکەوت نازانم ئاخۆشتەکان ئامادەکرابێ ئەمجا چۆ ژوورەوە زۆریش لە خاون ماڵە ترسا کە چوونە ژوورەوە هۆڵێک و چوار هەیوانی بەرامبەر بەیەکیان بینی کە بەڕاخەری پڕنەخش و نیگار و پەردەی چنراوی ئاوریشم ڕازابەوە لە ناوەڕاستی هۆڵەکەدا حەوزێکی هەشت پاڵو هەبوو کە بە لێواریدا قاپ و دەوری بە زێڕنەخشاو دانرابوو پڕ بوون لە میوە لە نێوانیاندا پیاڵە و مەی دانرابوو مۆمدانێکی گەورە و هۆڵ بە قوماشی ناوازە و گران ڕازابەوە ڕیزە کورسی دانرابوون کە هەریەکان بخچەیەکی پڕ لە درهەم و دینار و زێڕی لەسەر بوو کۆشکەکە بەڵگەی بەختیاری خاوەنەکەی بوو تەنانەت زەوی کۆشکەکەش کاشی ڕێژی مەڕمەڕ بوو. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجد کە ئەمانەی بینی سەراسیمە بوو بەخۆی وت هەر ئێستا ڕەوانم ڕەوەکە ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون کیژە ناسکەکەش سەری لە ڕازاوەی کۆشکەکە سوورما بوو کە هەرگیز شتی وای نەدیبوو ئەمجا وتی بەو خویە گەورم کۆیلەکەت کەم تەرخەمی نەکردووە ئەمجد لە ترسی خاوەن ماڵ وەڵامی کیژەی نەدایەوە بۆیە کچەکەوتی ئۆی ئەوە چیتە وا ڕەب ڕاوەستاوی ئەمجد هەرچەند لە دڵدا زۆر توڕەبوو بەڵام بەڕوویدا پێکەنی هەناسەیە کێڵکێشاو بەخۆی وت ئەی نەگبەتی خوێن ڕێژ گەر خاوەن ماڵ بێت چی کیژە جوانە دانیشت و ئەویش خەمبار و ڕوگرش دەیان داڵغەی لێدا ئەبێت خاوەن ماڵ هەر پەیدا بێ ئاخر من چی پێ بڵێم گومانی نییەم کوژێ کچە ناسکەکە سفرەی ڕاخست و دەستی کرد بە خواردن فەرمووی لە ئەمجەدیش کرد ئەمیش چووە سەر سفرە بەڵام چێژی لێ نەبینی چونکە هەر چاوێکی لە دەرگاوە بوو ئەم جامی ویان خوارد ئەمجا پیاڵەی مەی پڕکرد و دایە ئەمجد ئەوی ژوەری گرت و لە دڵی خۆی داوتی ئاخ ئاخ گەر ئێستا خاوەن ماڵ ئەم بینێت پیاڵەی مەی بەدەستەوە و چاوی لەسەر داڵانەکە بوو هێندەی زانی خاوەن ماڵ پەیدا بوو کە مڵکدارێکی ناسراوی شار بوو میر ئاخور پیاوی دەرباری پاشا بوو ئەم کۆشکەش ئامادەکراو بوو بۆ ئەو کاتانەی کە تێیدا بە تەنیا کاتی بەسرە برد ئەویش چاوەڕێی هاوڕێیەکی بوو بێتە میوانی بۆیە کۆشک ڕازاو و ئامادە بوو. ئەو خاوەن موڵکەیش بەهادۆری ناوبوو. چاکەکار و بەخشندە و باوەڕپێکراو بوو. ئیدی وردە وردە هات بۆ ژوور و سەری کێشا. وا کوڕ و کیژێکی جوان شۆخ و شەنگ سفرەیان ڕازاوەیە و مەی و پیاڵەی لەسەرە. ئەمجەدیش پیاڵەی مەی بە دەستەوە و چاوی لە داڵانە. کە چاوی بڕیە چاوانی خاوەن ماڵ زۆر ترسا سەراسیمە بوو. کە بەهادۆر بەو ڕەنگە ئەمجەدی بینی پەنجەی خستە سەر لێوانی واتە بێدەنگ بە، بانگی کردە لای خۆی، ئەویش پێکەکەی دانا و بەرەو بەهادۆر ڕۆشت و کیژە پرسی بۆ کوێ؟ سەری بۆ کیژە لەقان کە گوایە کارێکی هەیە، ئەمجا لە داڵانەکەدا دەستی بەهادۆری ماچ کرد و پاڕایە وتی، گەورەم! پێش ئەوەی سزام بدەی گوێم لێ بگرە. ئەمجا هەر لە سەرەتاوە بۆی گێڕایەوە پێی وت کە هەڵە هەڵەی ئەو کیژە بووە. کە هاتووەتە ماڵیەوە ئەویش کڵۆمەکەی شکاندووە دەروازەی کردوێتەوە بەهادۆر کە زانی ئەم کوڕە پاشای و لێی قەوماوە بەزەی پێدا هاتەوە بۆیە وتی ئەمجد قسەم ببیستە منیش ئەت پارێزم و مەترسە بە قسەشم نەکەی ئەتکوژم ئەمجدیش وتی فەرمان بدە و جێبەجێ بکەم چونکە بەندەی پیاوەتی تۆم کابراوتی کەوابوو بچۆ شوێنی خۆت کە هات مەلات لێم توڕەببە و جنێویشم پێ بدە و بڵێ بۆ دواکەوتیت چیت ویست فەرمان بدە و جێبەجێەکەم ئەم شەویش لێرە ئەمێنیتەوە ئەویش لەبەرەوەی کە نامۆی بەم شارە سبەینێ خوات لەگەڵ و بڕۆ ئەمجد دەستی ماچ کرد و چۆ شوێنی خۆی ئەمجا ڕووی کردە کیژەوتی بەخێر بێیت میوانی ئازیز. کیژە جوانەکەی ژووتی چەند سەیرە کە ئاوا کرایتەوە و ڕووت خۆش بوو. ئەمجەد لە وەڵامدا وتی بەخوا وامزانی کۆیلەکەم زنجیری ئاڵتونی بردووم کە هەر دانەیەکی بایی دە هەزار دینارە، ئێستا چووم سەیرم کرد لە شوێنی خۆی دامابۆ ناشزانم ئەم کۆیلەی من بۆچی هێندە دواکەوت ئەبێت هەر سزای بدەم. کیژە ناسکە جوانەکە دڵی ئارام بوو. ئەمجا ناوقەدی بە قوماش بەست و پاوانەی لە پێ کرد و کەوتە سەما بۆ ئەمجەد و تا ئێوارە خواردیان و خواردیانەوە بەهادۆر هاتە لایەن دەست لە سەر دەست ملی شۆڕ هەر وەکو تاوانبار وەستا ئەمجەد سەیرێکی کرد و خۆی توڕە کردوتی ئەی کۆی لێ نەگبەت بۆچی دواکەوتیت ئەوی ژووتی گەورەم چووم خۆم و جل و بەرگەکەم شت چاوەڕێی ئێوارە بووم کە بگەڕێتەوە ئێرە نەکوڕۆش ئەمجەد بەسەری دانەڕاندی وتی درۆکەی کۆی لێ نەکبەت ئەبێ هەر لێت بدەم ئەم جابۆی هەستا و دای بە زەویدا و بە هێواشی چەنددارێکی لێدا کیژە هات و دارەکە لێ سند و چەنددارێکی توندی لە بەهادۆردا کە بەڕاستی ئازاری پێگەن ئەمجەدیش هاواری کرد کچێ نەکەی کچەژوتی وازم لێبێنە با دڵم ئاو بخواتەوە ئەمجا ئەمجەد دارەکەی لێ سەند و پاڵێکی پێوە نا. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی بەهادۆر هەستایە و فرمێسکەکانی سڕی نزیکەی سعاتێ خزمەتی هەردووکیانی کرد وای لێهات چی بەهادۆر ئەهاتە لایەن کیژە پڕجنێوێ کرد و ئەمجدیش لی تووڕەبوو ئەیوت کاڵی لێبدا ئێدی ئەمان ئەیان خوارد و ئەیان خواردەوە تاکو نیوەشە و بەهادۆریش خزمەتیە کردن ئەمجا بەهادۆر بە تەواوەتی ماندوو بوو لە هۆڵەکەدا پرخە پرخ لێنست کچە جوانە کە تەواو خەیاڵ بوو بامجە دیوت هەستە و شمشێرە دابگرە و ملی ئەم کۆی لێ بپەڕێنە گەر بە قسەم نەکەیت لە ناوتە بم ئەمجە دیژوتی ئاخۆ بۆ ئەی کوژی کچە جوانەکە ژووتی ئەبێت بکوژرێ گەر تۆ نایکوژی خۆم هەڵەسمەی کوژم ئەمجد وتی بۆ خاتری خوا چۆن شتی وابێ کچە وتیە بێت ئەمە ببێ شمشێری لە کالان ڕاکێشا ویستی بیکوژێ ئەمجد بەخۆی وت ئەم پیاوە یارمەتی داوم و ئەم شەو بۆتە کۆیلم پاداشتی چاکەکەی ئاوا بدەمەوە ئەم جا بە کیژەکەی وت گەر هەر ئەبێ بکوژرێ ئەو کۆیلەی منە ئەبێت خۆم بیکوژم ئەمجا شمشێرەکەی لە دەسەند و دای لە ملی کیژە جوانەکە و سەری پەڕان کە لە سەر خوێناویەکە دای بە خاوەن ماڵدا و بە ئاگای هێنایەوە کە چاوانی کردەوە ئەمجد شمشێرێکی ڕووتی خوێناوی بەدەستەوەیە کیژە جوانەکەشی بینی سەری پەڕاوە کە لە ئەمجدی پرسی لە سەرتاوە بۆی جێڕایوتی ئەم کیژە سوور بوو لەسەر کوشتنت منیش ئاوام لێ کرد بەهادۆر هەستا و سەری ئەمجەدی ماچ کرد و پێیوت گەورم خۆزگە بتبەخشیای و نەتکوشت بە ئێستاش پێش دنیا ڕووناک بوونەوە ئەبێت خۆمان لە تەرمەکەی ڕزگار بکەین بەهادۆر خۆی بەست و تەرمی کیژەی لە عبایە کۆ ئاڵان و بامجەدی وت تۆ نامۆیت و کەس ناناسی لێرە بمێنەوە گەر پێش سبێ دەگەڕامەوە ئەوە خێرێکی زۆرم لێ ئەبینیت و یارمەتی دەدەم لە دۆزینەوەی براکەتدا گەر پێش سبێ دەشت نەگەڕامەوە ئەوە تیاچوون ئەم کۆشکە بۆ خۆت هەرچیەکیشی تێدایە حەڵاڵ و زڵاڵت بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. تاکو فڕێبداتە ناو ئاوەوە. کە نزیک دەریا بۆ کەوتە کەمینی والی و سەربازانیەوە گرتیان و عەباقیان کردەوە، کیژێکی کوژراویان بینی، ئەمجا لە بەندیخانەیان تون کرد و بۆ بەیانی بردیانە بەردەم پاشا، پاشایش زۆر توڕە بوتی بەڵام لێت دا، ئەمە کوشتن پیشەتە و ئاوا سامانیان ئەبەیت بۆ خۆت، ئاخۆ چەندی دیت کوشتبێ؟ بەهادۆر لە بەردەم پاشا دا سەری داخست پاشاشی ڕاندی بەسەری داوتی بەڵا لێتدا کێم کیژەی کوشتووە بەهادۆر لە وەڵام داوتی لا حولە ولا قوتە ئللا بلا علی عظیم من کوشتومە پاشا زۆر تووڕە بوو فەرمانی دا سێدارەی بۆ هەڵخەن و هەڵیواسن شمشێرەوان بەهادۆری برد بەناو شاریشدا جاڕیاندا کە بەهادۆری میر ئاخور لە سێدارە درێت وەرن بۆ سەیری ئەمجا هەستا و دەروازەی کۆشکی داخست و خۆی گەیاندە نێوەندی شار و خۆی بە قەرەباڵغیەکەدا کرد ئەمجا چووە بەردەم میری شاروتی گەورم بەهادۆر بێتاوانە مەیکوژن بەو خوای من نەبێ کەسی دی ئەو کیژەی نەکوشتووە والی کەمەی بیست هەردووکیانی بردە بەردەم پاشا و قسەی ئەمجەدی بۆ جێڕایەوە پاشا سەیرێکی ئەمجەدی کرد و پرسی تۆ ئەم کچەت کوشتووە ئەمی ژووتی بەڵێ پاشاوتی دەبۆ مجێڕەوە بۆچی کوشتوتە تاکو و بڕات پێ بکەم ئەمجد وتی پاشان بەسەرهاتێکی هێندە سێرم بەسەرهاتووە کە گۆڕواایە بە ئاوی ئاڵتون بنووسرێتەوە تا بێتە پند و ئامۆژگاری ئەم جالەن و کۆ بۆی جێڕایە و تێگەیان کەچی بەسەرخۆی و براکەی هاتووە پاشا هەرزۆر سەری سوورما پێیوت ئەزانم تاوانی تۆ نیە وەرە با بتمە وەزیری خۆم ئەمیش وتی لە پەزێرایت دام ئەمجا هەردووکیانی لەگەڵ خۆی بردەوە و خەڵاتی کردن و خانیۆک و چەندین کەنیزەک و خزمەتکاری پێبەخشین موچەیشی بۆدانان فەرمانی دابگەڕێن بە شوێن ئەسعەدی برایدا ئەمجەد بوو بە وەزیر و حکومڕانی کرد خەڵکانێکی لە کارلادا و خەڵکانێکی دامەزران دادپەروەەر بوو جاڕدەری ناردە نێوشار و جاڕی دۆزینەوەی ئەسعەدیدا ڕۆژانێکی زۆر جاڕدرا و سۆراغەکرا بەڵام بێسوود بوو